پەتڕوسی مەزن گەورەترین و هەڵکەوتووترین قەیسەڕی ڕووسیا، بە سیاسەتێکی زۆر لێهاتووانە توانی نەریت و ڕۆشەنبیری ڕۆژئاوایی بخاتە گەڕ لە نێو گەل و ڕژێمدا، ڕووسیا بکاتە وڵاتێکی مەزن و پێشکەوتوو و بیگەینێتە ئاستی وڵاتە پێشکەوتووەکانی ئەوروپا. پەتڕوس ساڵی هەزار و شەش سەد و حەفتا و دوو ی زەینی لە شاری مۆسکۆ لە دایک بووە. تاقانەی باوکی ئەلکسسی قەیسەڕ بووە لە ژنی دووەمی. بەر لەوەی بگاتە تەمەنی چوار ساڵی باوکی مرد. باوکی لە دوای خۆی سیانزە زارۆڵەی لە ژنی یەکەمی بەجێهێشت، لەبەر ئەوە زۆر سەیر نەبوو کە بەرەبەرەکانی و ستێزە پەیدا ببێ لە ناو بنەماڵەکەدا لە سەر تەختی قەیسەڕی، ناکۆکیان گەیشتە ئەوەی کە پەتڕۆس ناچار ببێ ڕابکات تاکوو ژیانی لە مەترسی بپارێزێ. تا لە دواییدا خوشکەکەی کە لە باوکییەوە بووە جێنشین و هاتە سەر تەخت، پەتروسیش دەساوێز مایەوە و نەیتوانی ئەو جێیە بە ڕێگەیەکی ئاشتیانە مسۆگەر بکات و خوشکی لە دەسەڵات بهێنێتە خوارەوە. لەو سەردەمەدا ڕووسیا زۆر لە بارێکی بەربات بوو. بە چەند سەدەیەک لە هەموو بارێکی ژیانەوە دواکەوتووتر بوو لە ئەوروپای ڕۆژئاوا. کەمبوونەوەی شارەکان لە چاو شارە ڕژاواییەکاندا، کۆیلەتی، زۆربوونی زەوی بە پیت و پێشێلکردنی مافی ڕەوای ڕەنجدەران، تەواو لە کاروانی چەرخی ڕاپەڕین و خاسکارییە ئایینییەکانی دوورخستبووەوە. نەزانی پیاوانی ئایینی و کزبوونی چرای وێژە و هونەر سەرتاپا ڕووسیای گرتبووەوە. خۆ بیرکاری و زانستەکانی تر هەر ئاوڕی لێ نەئەدرایەوە و بە چاوێکی نزمیشەوە سەیر دەکران، ئەم هەموو هۆیانە ڕووسیای سەرانسەر تاریک کردبوو. بە پێچەوانەی ئەوروپاوە، لەلایەک نیوتن لەسەر قانونی کێشکردن دەینوسی، لەلایەک فەلسەفەوێژە دەگەشایەوە، ئا لەم کاتەیشدا روسیا هێشتا چاوی خەواڵوو بوو، سڕی سەدەکانی ناوەندی پێوە دیار بوو. لە ساڵی هەزار و شەش سەد و نەوەد و حەوت ی زایینی هەتا هەزار و شەش سەد و نەوەد و هەشت ی زایینیدا پطرس گەشت و گەڕانێکی دوورودرێژی ساز کرد بە ئەوروپای ڕۆژئاوادا لەگەڵ دوو سەد و پەنجا کەس لە یاوەران و دەست و پێوەندی. لەو گەشتەیدا ناوێکی نهێنی لە خۆی نا تاکو کەس نەیناسێتەوە و هەر بەتەواویش بچێتە ناخی ژیانی ئەوروپاوە. پەتروس لەو گەشتە خۆی خستە ئامێزی ئەو ژیانەوە. خۆی کردە شاگرد دارتاشێک لە کۆمپانیای ڕۆژەڵاتی هندی هۆڵەندی. هەر بەم چەشنەیش لە چۆمەکانی پاپۆرسازی بەڕیتانیا کاری دەکرد. لە پڕوسیا زانیاریەکی تەواوی وەرگرت لە تەقەمەنی و چاکسازی بە تایبەتی لە تۆپسازیدا. دیدەنی زۆر کارگە و خوێندنگا و مۆزەخانە و کارخانەی پاپۆرسازی کرد. لە چەند کۆبونەوەیەکی ئەنجومەنی پیرانی بەڕیتانیادا ئامادە دەبوو. لەو جموجۆڵ و چالاکیانەیدا سودێکی زۆر چاک و بەپیتی وەرگرت لە ڕۆشنبیری و زانستی پیشەسازی و شێوازی کارگێڕی و چەندین کاروباری تردا. پاش ئەوەی کە تەواو بە خۆیدا ڕای بینی لە ساڵی هەزار و شەش سەد و نەوەد و هەشت ی زەینیدا گەڕایەوە ڕووسیا. هەر کە هاتە سەر تەختی قەیسەڕی کەوتە چەسپاندنی ئەو شتانەی کە لە ڕۆژئاوا فێری ببوو. دەستی کردە خاسکارییەکی بەرین و فراوان لە کردنی ڕووسیا بە وڵاتێکی نوێ. زۆر کارزان و شارەزایانی لەتەک خۆیدا هێنایەوە بۆ ڕێکخستنی وڵات. چەندین لاوی ناردە دەرەوەی وڵات بۆ خوێندن. تەواو هانی پیشەسازی و بازرگانی ئەدا. شارەکانی گەورە و فراوان کرد. چینی بۆرژوا پەیدا بوو، سەنگێکی بۆ خۆی دانا چ لە ڕووی ژمارە و چ لە ڕووی گرنگییەوە. بۆ یەکەم جار نێروی دەریای پێکهێنا و بەهێزی کرد. شیرازەی سوپای بە شێوازێکی ڕۆژئاوایی ڕێکخست. ئۆردە و سەربازییەکانی بە یەک جۆر بەرگ و تۆپ و چەکی نوێ بار بۆ کرد. ڕێ و شێوازی ڕۆژئاوایی خستە کار لە ڕاهێنان و مەشق کردنی سەربازیدا. ئینجا لە دواییدا کەوتە خاسکارییەکی زۆر توند و فراوان لە ڕژێمی کارگێڕی وڵاتدا بۆ بەرزکردنەوەی فەرمانبەران لە سەر بناغەی گونجان و لێهاتوویی نەک لە سەر بناغەی مووچە و جێگەی وەچەزایی. لەبارەی کۆمەڵایەتییەوە زۆر هانی ئەو شێواز و ڕەفتارە ڕۆژئاواییانەی ئەدا کە لە ژیانی ڕۆژانەدا پێی دەگوزەران، وەک فەرمانی دا بە تاشینی ڕدێنی درێژ، بەڵام لە دواییدا لە فەرمانەکەی پاشگەز بۆوە. سەبارەت بە دادوەران و ڕەفتاریان لە دادگا، فەرمانی دا لەسەر شێواز و چەشنی ڕۆژئاوا بەرگ بپۆشن و دوور بن لە گشت جۆرە دووکەڵکردن و قاوە خواردنەوەیەک. هەرچەندە لە پێشدا ناڕەزا و بێزار بوون بەڵام ئەم هەر کۆڵی نەئەدا و سوور بوو لەسەر چەسپاندنی ئەو ڕێبازەی تا لە ئەنجامدا سەرکەوت. تەنانەت چینە ئەرستۆکراتییەکانیش لە دواییدا بەرە بەرە بە ڕام و چەشە بوون. پاشان دەستی خستە نێو کاروباری کەنشتەی ئەرتۆدۆکسەوە کە ئەمیش زۆر ناچالاک و دواکەوتوو بوو. لەم بوارەیشدا تا ڕادەیەک توانی شیرازەی بگرێتەوە و دەسەڵاتی بەسەردا بکێشێت. وەڕڕی بە خوێندندا و چەندین زانستگای بە سەرپەرشتی خۆی کردەوە و خستیە ئاستێکی باش و گەوارەوە. کاڵەندەری یۆلیانی ڕێکوپێک کردەوە و هێنایە کایەوە. گۆڕانکاری لە پیتی نووسینی ڕووسیدا کرد و خستیە ئەو ئاستەوە کە یەکەم ڕۆژنامە لە سەردەمیدا بە زمانی ڕووسی دەربچێت. پاش جێبەجێ کردنی ئەم کارانەی ناوخۆ، ئنجا سیاسەتی دەرەوەی وڵاتی دەباند کە لە دواییدا ئەنجامێکی گرنگی بەدی هێنا بۆ وڵات، هەرچەندە بە چەند جەنگیەکەوە گیرۆدە بوو، لە باشوور لەگەڵ تورکیا و لە باکووریش لەگەڵ سوید، لە ساڵی هەزار و شەش سەد و نەوەد و شەش ی زاینیدا شاری ئوزوفی تورکیای داگیرکرد، هێزی بەڕێکرد بۆ دەریای ڕەش،